کچانی ئەمڕۆ دایکانی سبەینێن. ئەرکی بارهێنان و پەروەردەکردن و پاراستنی کۆمەڵگا بە زۆری ڕوو لە ئەوان دەکات. بۆیە دەبێت بناغەیەکی تۆکمە و بەهێزیان هەبێ تا بتوانن شان بدەنە ژێر ئەو بارە سەنگینە. پەروەردەکردنی مناڵ بە گشتی و کچان بە تایبەتی واتە کۆمەڵگایەکی ئاسوودە و بەختەوەر و پێشکەوتوو. بە پێچەوانەوە زایەکردن و پشتگوێخستنی ئەو چین و توێژە گرنگ و گەورە دەبێتە هۆکاری ترازان و ترازانی کۆمەڵگا و بەدبەختی و نەهامەتی بۆیە پێویستە دایکان و خوشکان بزانن ئەرکی سەرشانیان چییە لە ڕووی پۆشاک و پۆشتەییەوە تا خوا لە خۆیان ڕازی کەن و ببنە مایەی گیرسان و مەیینی کۆمەڵگا نەک شێواندنی کۆمەڵگا الحمدللە ئافرەتان و کچانی وڵاتی ئێمە زۆربەی زۆریان پۆشتەن ڕچاوی جلوبەرگی شەرعی و ڕەسەنی کوردەواریان کردووە. بەڵام دەیشبینین هەندێک دادە و هەندێ دایک بە حوکمی دواکەوتنی مۆدە و چاولێگەری ئەو لیباسە شەرعیەیان پشتگوێ خستووە شتێک لەبەر دەکەن نە بە کوردایەتیەکە دەخوا، نە بە موسڵمانێتیەکەمان دەخوا ئینسانی ژەرەوە نە کەوتە سەر چاو لێگەری و بە دوای خەڵکا چوون وەختێک خەبەری ئەبێتەوە خۆی لە بنی شیوەکە دۆزێتەوە زۆر جار ئێمە ئیشەکانمان عادەتین عیبادەتی نین عادەت و خوپێوەگرتن جیاوازە لەگەڵ عیبادەت دوو نەفەر یەنە مزگەوت یەکێکیان کە یەتە مزگەوت قاچی ڕاستی پێشەخا دەمولێوی ئەجوڵێنێ ئەڵێ بسم الله بل بسم الله یەکە توکلت على الله والصلاة علی رسول اللە اللهم اغفر لی ذنوبی وافتح لی ابواب رحمتیک یەکێکی تر یەتە ژوورەوە گوێ ناداتەوە قاچی چەپی یەتە ژوورەوە ڕاست یەتە ژوورەوە ئەسڵەن لەوانەیە لە وەختا گین نەیبێ و نارۆکەیش بڵێ ئەمە یەکێکیان بە عیبادەت دەژی ئەویان بە عادەت دەژی یەکێترمان هەیە لەکاتی تەعزێیا ئافرەتێک خۆی پێچێتەوە سەرپۆشێکی ڕژ ئاڵێنێ لەسەری لەچک ئەکاتە سەرشانی ماتەم و مەلیل خۆی دەرەخا بەڵام لە کاتی سەیران و شای و بازاڕ و خوێندن و قوتابخانە و دایرەدا جلوبەرگێ لە بەرەکە ئەست تا ئاسمان جیاوازە لەوەی پێشووی ئەمە عادەتە بەڵام یەکێ ترمان هەیە لە کاتێکا نوێژەکا چ جلوبەرگێ لە بەرەکە کاتی ئەچێ بۆ بازارە رەو جلوبەرگەی لە بەرایە لەوانەیە ڕەنگەکەی جیاواز بێ کاتی ئەچێ بۆ تازێ و شایی هەر ئەو جلوبەرگەی لە بەرایە ئەمانە خوا وەسیەتی بۆ کردووین، یا ایها الذین آمنو، ئیماندار، قو انفسکم و اهلیکم نارا، خۆت بپارێزە، خێزانەکەت بپارێزە لە ئاگر، ئاگری دۆزەخ، کەواتە تۆ بەرپرسیاری، من بەرپرسیارم لەوەی کەوا دایکم خوشکم، هاوسەرم، کچەکەم، بووکەکەم، ئەیبینم بزانم شەرعییە یا ناشەرعییە، پێی بڵێم، تەبلیغی بکەم، ئامۆژگاری بکەم بە قسەی خۆش، خوای بیربخەمەوە، پێغەمبەری خوای بیربخەمەوە، سزای سەختی قیامەتی بیربخەمەوە، جا یا لە گوێمەکە، ئەویش تووشی خێرە بێ و منیش تووشی خێرە بم، یا لە گوێم ناکا، من ئەرکی سەرشانی خۆم جێبەجێ کردووە، ئەویش تەبلیغ کراوە و لە ڕۆژی قیامەتا ئەبێ باجی تاوانەکەی خۆی بیدا. بەڕێزان جلوبەرگی ئافرەت ئیسلام زۆر گرنگی پێداوە هەرچەند ئێستا لە هەندێ ئەوسات و ناوەند و ئەوانەیە کار لەسەر ئەوە ئەکەن کە بڵێن ئەم جل و بەرگە پۆشتەییە عادەتی عەرەب و قەبائیلەکانە ئەمە هی دین نییە و فەرمانی خوا نییە بەڵام خوا ئەزانێ کام قسە ئەسڵی نیە و درۆیە تەنها ئەیانەوێ لەو رێگەوە ئافرەت لە خشتە ببەن رووتی کەنەوە و بیکەن بە کاڵایەک بۆ بازار گەرم کردن بۆ دایرە گەرم کردن بۆ رابواردن و کەیف و سەما ئەنا قورئان پڕیەتی لە ئامۆژگاری ئافرەت. سورەتێک بەناوی ژنان، نیساء، سورەتێک بەناوی نور، سورەتێک بەناوی احزاب، سورەتێک بەناوی تحریم، ئەم سورەتانە زۆر باسی ئافرەت و معامەلەی ئافرەت و مامەڵە لەگەڵ ئافرەت و جلوبەرگی ئافرەت و سەیرکردن و سەیرکردنی ئافرەت دەکەن باسی چوونە ماڵ ئیجازە وەرگرتن باسی ئەوانە بۆ ئەوەنە گرنگی پێ دراوە ئەو هەموو حەدیسە سەحیحەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم لەسەر ئافرەت لەسەر پۆشتەیی کە ئەچێتە ماڵ خوشکێکی خێزانی لەوەیە ئەسما کچی ئەبوو بەکر خوشکی حەزرەتی کچی حەزرەتی ئەبوو بەکرە خوشکی عیشە خێزانی پێغەمەری خوایە بەرکێکی لە بەرایە تەنک وا سەر و ملی ڕووتە دیارە ئەسماء بچووکتر بووە بۆیە پێغەمبەری خوا پێی ئەڵێ ئەسما ڕێک میوانێکیان هاتووە خوشکی ژنەکەی شێتی ئەسما ئافرەت کە باڵغ بوو ئافرەت کە باڵغ بوو دروست نییە هیچ شوێنێکی دیار بێ ئیلا ئەمە دەموچاو لەگەڵ دەستەکانی ڕێک بە عەمەلی پێیەڵێ. ئافرەت کە باڵغ بوو و گەیشتە حەدێک کەوا ئیشتیهای لێ بکرێ و ئیشتیها بکا ئیتر پێویستە پۆشتە بێ پێویستە پۆشتە بێ ژنانی مەدینە کاتی ئاەتی حیجاب هاتە خوارەوە ولیضربن بخمرهن علی جیوبهن ولا یبدین زینتهن ئەمە پێڵێن ئایەتی حیجاب پۆشتەیی هی وا هەبوو لەچکێک یا پارچە قوماشێکی پێ بوو ئەیکرد بە دوو لەتەوە لەتێکی ئەدا بەو ژنەی کەوا هیچی پێ نییە سەری خۆیان پێ داپۆشی هەتا چوونە ماڵەوە ئەوە تەطبیق کردنی شەریعەتی خوایە. جێبەجێکردنی بەرنامەی خوایە، گوێڕایەڵیکردنە بۆ دینی خوا. مەرجی لیباسی ئافرەت ماوەی چەند مانگێک لەمەو پێش باسم کرد، بەڵام ڕەبتی ئەدەمەوە بە مناسەبەتی مەکتەب و قوتابخانەوە. جلوبەرگی ئافرەت، ئەبێ هەموو ئەعزای داپۆشێ بێجگا دەموچاو و دەستی نەبێ. ئەبێ لیباسی زینە نەبێ یعنی جلوبەرگێ نەبێ لە دوورەوە خەڵک ڕاکێشێ بانگەوازی خەڵکی بکا ئەوەنە شتی پێوە بلکێنێ جلوبەرگەکە سەرنجی خەڵکان ڕابکێشێ و ببێ بە هۆی ئازار بۆ خاوەنەکەی ئەبێ هەموو لاشەی داپۆشێ ئەبێ تەنگ نەبێ ئەبێ تەسکیش نەبێ ئەبێ کورتیش نەبێ ئێ باشە کچەکان کە ئەڕۆن بۆ قوتابخانە ئێستا سەرپۆشی بەسەرەوەیە تەنورە و قەمیسی لەبەرایە بەس لە خواری ئەژنۆی و قولی ڕووتە گۆرەوێکی تەنکی سپی لە پێ کردووە ئایا ئەم لیباسە شەرعیە؟ نەخێرم لیباسە ناشەرعیە ئەی خۆ ئەم کچانە ڕۆژوەگرن، نوێژەکەن، لەوانەیە دەرسی مزگەوتیشیان هەبێ، بەڵام وا ئەزانن کە چوون بۆ قوتابخانە ئەبێ وا بن. چونکە مدیرەکە پێیان ناڵێ ڕۆڵە بۆ تەنورەکە و کورتە، بەڵکو لەوانەیە پێی بڵێ ئەبێ کورت بێ. باوک و دایکی قسە ناکا ئەڵێ ئەوە جلوبەرگی مەکتەبە ئەمری حکومەتە ئەی ئەمری خوا ئەی ئەمری خوا گوێ نەدەینە ئەمری خوا لەبەرەوەی کەوا مدیرێک یا وەزیرێک قەرارێکی دەرکردووە ئەبێ جلوبەرگ ئەوە بێ و ئەوە بێ ناکرێت بۆیە من ئەم وتارەم تەنها لەبەر ئەم ڕستە ئامادەکردووە لە ئێستایا بە هەموو کچان ئەڵێم بە هەموو کچان ئەڵێم ئەوەی قوتابیە و قوتابی نییە بە تایبەتی قوتابیەکان بە هەموو مامۆستاکان ئەڵێم بە باوک و دایکیان ئەڵێم بە مودیرەکان ئەڵێم ئەو جلوبەرگەی ئەمڕۆ قوتابیانی ئێمە لەبەری ئەکەن ئەڕۆن بۆ مەکتەب کچێک کە تەمەنی دوانزە ساڵە و بەرەو ژوور هەتا زانکۆ ئەو جلوبەرگە ئەگەر هات و کراسەکەی درێژ بوو هەتا مووچی دەسی و تەنک نەبوو و تەسک نەبوو و تەنوورەکەشی هەتا قولەپێی بوو. ها قلە پێی و بۆ پێشی گۆرەوی لە پیا بوو ئینجا ئەو ئەو کچە ئەو قوتابیە پۆشتەیە لیباسی شەرعی لە بەرایە ئەڕوا بۆ قوتابخانە دەرس دەخوێنێ ئافرینی بێ بەڵام ئەگەر هاتوو پوزی بە دەرەوە بوو ئەژنۆی بە دەرەوە بوو نیوەی باڵی بە دەرەوە بوو سنگ و بەرۆکی بە دەرەوە بوو ئەوە ئەو ئافرەتانە ئەو کچانە پۆشتە نین ڕووتن، لە لە ڕوانگەی شەرعەوە ئەڵێن ڕووتن. ڕووت بە مەعنا ئەوە نییە هیچی لەبەرا نەبێ، بە مەعنا ئەوەی دین داوای کردووە ئەبێ ئەم دادەیە خۆی داپۆشێ، ئەم کچە لە مەکتەب بێ ئەبێ خۆی داپۆشێ، دکتۆرە بێ ئەبێ خۆی داپۆشێ، لە بانک بێ ئەبێ خۆی داپۆشێ. خولاسە هەرچی موهەندیسە بێ ئەبێ خۆی داپۆشێ، ئەبێ پۆشتە بێ. ئەی خۆپۆشتەیی هەر بۆ چوار پیرەژن و چوار کچی داماوی لادێی و ئەوانە نیە لە ماڵەوەن بۆ هەموویەتی هەمووی ئەبێت ڕچاوی لیباسی شەرعی بکە تەسک نەبێ دە سەری ئەو لیباس و پانتۆڵ وشتانە بکەن کە لەبەری ئەەکەن چۆن لەبەری ئەەکەن لاسایی موازە ئەکەنەوە تەلەفزیۆنەکان هەموو بەرنامەیان هەیە بە تایبەتی تەلەفزیۆنە خراپەکان بەرنامەیان هەیە کچ یەت و ئەڕوا ئەوەی ئەسپە ماین جاران وینیانەکە ڕاوڕاوێنیان پێەکرد خۆی ڕاوەشێنێ و ئاوا لا ئەکاتۆ و ئینجا هیچی لەبەرانیە و هیچی لەبەرایە و کچەکانی ئێمەش دوایی لاسایی ئەوە ئەکەنەوە نابێت ئێمە ئوممەتی مسڵمانمان پێ ئەوترێ جلوبەرگمان دیاری کراوە خواردنمان دیاری کراوە قسەکردنمان دیاری کراوە خۆشویستنمان دیاری کراوە ڕقمان دیاری کراوە تێکەڵیمان دیاری کراوە تا کوێ مەسموحە تا کوێ مەسموح نییە کەواتە نابێ بە ئارەزوو ئێمە بجوڵێنەوە بۆیە جارێکی تر داواکەم بەڵام داواکەم لە باوکو دایکەکان بە تووڕەی نا بە قسە پێوتن نا بە گژاچوون نا پێی بڵێ بڵێ کچەکەم گوڵەکەم ئەم لیباسە کە جەنابت لەبەری ئەکەی خوا ڕازی نیە لێی بۆیە داوات لێ ئەکەم دڵی من خۆشکە و خوایش ڕازی کە هیچ ڕێگەش لە خوێندنەکەت ناگرێ چونکە خوێندن بە کراس وەرناگیرێ و بە ڕووتیش وەرناگیرێ بەڵام باس باسی ڕازیکردنی خوایە باس باسی ئەوەیە ئایا خوا ڕازیە لەم کچەی ئاواچێ بۆ مەکتەب نەخێر ئایا پێغەمە ڕازیە نەخێر بۆیە کچانمان ئەبێ جلوبەرگێ لەبەرکەن مایەی ڕەزامەندی خوا بێ، مایەی سەربەرزی گەل و وڵات بێ، مایەی حورمەت و حیشمەت و حەیا بێ. جلوبەرگ ئەبێ داپۆشەر بێ، نابێ تەسک و تەنک و کورت و ئەوانە بێ، ئەگەر ئەوانە بوو ئیش ناڕوا بەڕێوە. جلوبەرگی ئافرەت ئەبێ بۆنی نەبێ ینی بۆن نەدا لە خۆی ئافرەتی مسلمان کە لە ماڵ دەرچوو نابێ عاتر و شت بدا لە خۆی بۆ مامۆسا چییە؟ ئیتر من باسی دینی بۆ ئەکەم من لەسەر شانۆ دانەنیشتوم من لە وەزارەتی فڵانی فڵانی قسە ناکەم، من لە مزگەوت قسە ئەکەم، باسی قورئان و فەرموودەی پێغەمبەرت بۆ ئەکەم، باسی سیرە و سوننەتی بۆ ئەکەم، ئافرەتی موسڵمان لە ماڵ چووە دەرەوە نابێ عەتر بدا لە خۆی و لە جلوبەرگەکانی بۆنی عەتری لێ بێ. پێغەمبەری خوا صلی الله علیه وسلم وا ئەفەرمێ ئەوەی لە گوێیەکە نیشانەی ئیمانیەتی ئەوەی لە گوێ ناکە نیشانەی عیسیانیەتی خوا پەنامان با ئەی امرأة استعطرت هەر ژنێک خۆی عەتراوی بکا فمرت علی قوم دای بەلای کۆمەڵێ خەڵکا پیاو لیجدو ریحها بۆنی بچێ بەسەریانا فهی زانیە وکل عین زانیە ئەوە وەکو زینا وایە ئەو عەترو ئەو هینا زینا تاوانێکی گەورەیە حەدی بۆ دانراوە بەڵام ئەمە یەعنی سەر ئەکێشێ بۆ ئەوە بەریدە بۆ ئەوە لەوێوە ئەڕوا لەوانەیە وردە وردە توشی تاوانی بکا ئەگینا عەینی وەک زینا نیە بڵێن ئافرەت ئەگەر تۆزی عەتری یا لەخۆی نا مەفهومی حەدیسەکە ئەمان ترسێنێ لەبەر لەوەی کەوا توشی هەڵەو تاوان بین مەسەلەن ئەڵێ ئایەتە فەرموێ ولا یضربن بارجلهن ئافرەت کە ئەڕوا بە ڕێوە با قاچی نەکوتێ بە عەرزا لیعلم ما یخفین من زینتهن بۆوەی خەڵک ئاگادار کا ئەو زینەتەی کەوا شاراوەتۆ ئەوە جارێکی کەش باسم کرد جاران خرخاڵیان لە پێ ئەکرد وەکو بازن بۆ دەست خرخاڵ هی پێیە پاوانە. پاوانەکانت ئەلەرێتەوە گۆرانیەکەی حەسەن زیرەک و نازانم کێ ئا نابێ بەجۆرێ بڕا بەڕێوە زڕەی ئەو زەنگۆڵە و پاوانانە بێ خەڵک لابکاتەوە کە لای کردەوە زانێەوە ئافرەتە سەیریەکە لەوانەیە قسەی غەڵەتیش کا لەوانەیە تەعەڕوزی بکا ئیختیساب و تەحەڕوش و هەموو ئەمانە ئەمە بۆچی هەموو بۆ حرمەتی ئافرەت هەموو بۆ ڕێزی ئافرەت نەک بۆی ئافرەت دوا بکەوێ بۆی ئافرەت پێش بکەوێ بۆی کۆمەڵگا ئاسوودە بێ سەربەرز و سەلامەت بێ نابێ ژن جلوبەرگی پیاوانە لەبەر بکە و پیاوی جلوبەرگی ژنانە لەبەر بکە ئەوە هی پیاوە هی پیاوە ئەوە ژی ژنە هی ژنە ئەبێ جیاوازیان هەبێ عیبیش نییە جیاوازیان هەبێ بگرە گەورەی لەوایە جیاوازیان هەبێ. خۆ ڕووتکردنەوە پێشکەوتن نییە، عەینی دواکەوتنە. ئەوانەی خۆیان ڕووتەکەنەوە، ئەوانەی لە بازاڕا خۆیان هەڕاجەکەن، ئەوانە نیشانەی پێشکەوتنیان نییە، پێشکەوتوخواز نین، ئەوانە کۆنەپەرستن. بۆ کۆنە پەرستن چونکە ئافرەتانی جاهیلیەت وەها بوون خوا پێغەمبەرانی نارد ئافرەتیان حاڵی کرد کە ئەبێت جیا بێت ئەبێ پۆشتە بێ ئەمە پێشکەوتنە ئەوە گەڕێتەوە بۆ چەندین عەسر و نەفامی و نەزانی لە نوێژا ئافرەت ئەبێ هەموو گیانی داپۆشرابێ وەکو عزم کردن بێجگا دەموچاو و دەستی نەبێ و با خۆشی تەنها بێ مەسەەن خەڵک پرسیارەکە ئەڵێ مامەسا من لە ژوورێکان لە ماڵی خۆمان ئایا ئەبێ سرم داپۆشم بۆ لێرەشە ئافرەت هەر زوڵمی لێ کراوە؟ نا، لێرە ئافرەت ڕێزی لێ گیراوە. پیاو لێرە ئیشەکا، لەناو قوڕایە، لەناو باخایە، جەبلە ئەگرێتەوە، فیتەری ئەکا، ئەوە ئەکا، ئەوە ئەکا. لەبەر ئەوە ئەگەر بەینی ئەو ناوک و ئەژنۆی پۆشتدا پۆشتە بوو، ئیتر باقیەکەی تری زۆر. جەلبی ئینتیباه ناکا یانی سەرنج ڕاناکێشێ بگرە بە پێچەوانەوە یەکێک لە عالمانی دین یەکێ لە زانایانی بەڕێز ئەڵێ بۆیە ئیسلام ڕێگەی داوە پیاو بینی ناوکو ئەژنۆی نەبێ باقەکەی بەدەرۆ بێ بۆ ئەوەی غیرەت و غەریزەی غەریزەی ژن و مێردایەتی لە بینی پیاو و ژنا نەمرێ نەمرێت چونکە ئێمە نامانەوێت ژنەکانمان غەریزەی جنسیان سارد بێ و نەبێ پیاوەکانمان نیان بێ ئەبێ ببێ بەڵام کۆنتترۆڵ بکرێ لە شوێنی خۆیان بەکاربێنن عەمەلیات و نەشتەرگەری لە هەموو شوێنێک ئاکرێ نا لەبەرەوە بێ ئاگامان لەبە بێ و کچە بەڕێزەکانمان خوشکە بەڕێزەکانمان ئەبێ ئاگایان لێبێ ئەوەی کەوا لە بازار و قەیسەریەکانە ئەیبینی ئەوەی لە کاتی دەوامی قوتابخانەکانە ئەیبینی ئەگەر ئەو مەرجانەی تیا نەبوو ئەوە پێوترێ بەزاندنی سنوری خوا ئەبێ ئافرەت خۆی داپۆشێ سەری داپۆشێ باڵ و لاشەی داپۆشێ دەست و دەمو چاوی نەبێ نابێ هیچ کوێی بەدەرەوە بێ دووهەم ئەبێ ئەو لیباسە لەبەریەکە ئەبێ تەسک نەبێ نەرکێ بە لاشەیەوە جسمی دەرنەپەڕێنێ کەشفی نەکا ئەبێ تەنکیش نەبێ ئەبێ کورت نەبێ سابیغ بێ ئەمانەی هەبوو ئافرەتێکی پۆشتەو پەرداخەو خوای لە خۆی ڕازی کردووە سونەتی پێغەمبەری خوای جێبەجێ کردووە لە ڕۆژی قیامەتا سەری بەرزە و ڕووی سپی بۆ دنیایش عەزیزە، بەڕێزە لە ناو کۆمەڵگایا هیچ دەروون نەخۆشێک ناتوانێ بە لایا بڕوا لە گوڵێک هەڵتری پێ بڵێ، ئەگەر پێی بڵێ جوابێکی ئیمانیانەی ئەداتەوە، بۆیە لەوە زیاتر وەختان ناگرم، داوا ئەکەم لە کچەکان، دایکان و خوشکان، مامۆستایان و فەرمانبەر و بەڕێوەبەران لە خوا بترسن، شەرم لە خوا بکەن، ئەم ئەمرەی خوا جێبەجێ بکەن، ئەو لیباسەی لەبەری زۆربەی کچەکان نایە بۆ قوتابخانە و دەوام و دایرەکان، با بێ بە جلوبەرگێکی شەرعی، جلوبەرگێک بێ جێگەی ڕەزامەندی خوا بێ و نەچنە ئاگری دۆزەخ و وا خوایان لێ نەڕەنجێ. خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ. خوا عاقیبەتمان خێر بکا. خوا ئیسڵاحی حاڵمان بکا. خوای گەورە ماڵەکانمان پڕ لە خێر و بەرەکەت کەی. خوای پەروەردگار شەیاتین لە ماڵمان دەرکەی. خوای پەروەردگار ڕەزامەندی و ڕەحمەتی خۆو بڕژێنی بەسەرمانا لە مردوەکانمان خۆشبی خەڵکێکی زۆر داوای دوعای خێریان کردووە نەخۆشیان هەیە خوای داوات لێکەم هەموو نەخۆشەکان شیفا بدەیت ئەوانەی داوایان لێکردوین و ئەوانەی داوایان نەکردووە خوایە بە ئیسمی عظەمە داوات لێکەم شیفای نەخۆشەکانمان بدەیت خوای شیفای نەخۆشەکان بدەیت خوایە تااقەت و توانابەی بە مرافق و کەسوکاری نەخۆشەکان خوایە زینوەکانمان عقیبەت خێرکەی خوایە وڵاتمان پارێزی لە هەموو ئاژاوەیەک لە هەموو فیتنەیەک خوایە لە بەڵا و موسیبەت و گرانی لە بێدینی لە بەرەڵایی خوایە بمان پارێزی خوایە کاربەدەستەکانمان ساڵح کەی خوایە میلەتمان ڕاساڵ